فەرموون لەگەڵ ئاڵقەی سی و پێنج هەمین لە کتێبی هەنری کیسینگەر. برەوی سیاسی و بەجیهانی بوون زۆر لە چاودێران پشت بە گەشەی ئابووری و تەکنەڵۆژیای زانیاری نوێ بەستن بۆ گواستنەوەی جیهان بەرەو چاخێکی نوێی بە جیهانی بوونی ڕێک و سەقامگیر لە ڕووی سیاسیەوە بە ڕێگایەک کەمتر یان زیاتر خۆ بەخۆیی بێ بەڵام ئەوە چ نییە وەهمێک نەبێ. سیستەمی نێودەوڵەتی پێویستی بە کۆدەنگییەک هەیە، ئەمیش گریمانی ئەوە ئەکا کە جیاوازییەکانی نێوان سوودمەند و ناسوودمەندەکان، ئەوانەی لە پێگەیەکدان بتوانن سەقامگیری و پێشکەوتن ڕابگرن، سرووشتێکی وەهای هەبێ بوار بدا بە ناسوودمەندەکان هەندێک هیوایان بەوە هەبێ لە ڕێی تەقەلا تایبەتییەکانی خۆیانەوە ئاستی خۆیان بەرز بکەنەوە. بە نەبوونی ئەو هۆشیارییە پشێوی ئەکەوێتە ناو هەموو کۆمەڵگاکان و نێوانیشیانەوە. سەرکردەکانی وڵاتان بە تایبەتی کۆمەڵگا دیموکراتیە پێشکەوتووەکان ناتوانن خۆیان لەوە خافڵ بکەن کە کەلێنی نێوان سوودمەندەکان لە بەجیهانیبوون و وڵاتانی تری جیهان ڕوو لە فراوانبوونە چ لە ناو کۆمەڵگاکاندا و چ لە نێوانیاندا. بەجیهانیبوون بووە بە ڕاڤەی گەشەکردن، گەشەکردنیش پێویستی بە سەرمایەیە، سەرمایەش لە هەوڵی بەدەستهێنانی بەرزترین داهاتدایە کە لە توانادا بێ بە کەمترین سەرکێشی، بەوەش بە کێشە بێ ڕووەو ئەو شوێنانەی باشترین ئاڵوگۆڕیان تێدایە لە نێوان مەترسی و قازانجدا. بە شێوەیەک لە شێوەکان ئەمە لە ڕووی عەمەلییەوە ئەوە ئەگەیەنێ کە وڵاتە یەکگرتووەکان و وڵاتانی تری پیشەسازی پێشکەوتوو بەشی هەرە زۆری سەرمایەی وەگەڕخراوی جیهان ڕاکێشن. بەپێی ئەوەش کە بازاڕە گەورەکانی موزارەبەش لە نەوەدەکاندا ئاوێنەی ئەم ڕاستییە بوون، بێگومان لەسەریشی وەستابوون، بۆیە کەلێنی نێوان وڵاتانی پیشەسازی و تازەپێگەیشتوو هێندە فراوان بوون، هەتا ئاستێکی دەوڵەمەندی وەها دروست بوو کە جیهان بە خۆیەوە نەبینیوە. وڵاتانی تازە پێگەیشتوو بە بێ سەرمایەی پێویست ناتوانن گەشە بکەن و بێکاریش زۆرە بێ بە بەرز بوونەوەی ئاستی بێکاریش سیاسەتمەدارەکان دواجار ئەو ئارەزووەیان بۆ ئەو چاکسازییانە نامێنێ کە پێشوەخت مەرجێکن بۆ نمونەی بە جیهانی بوون. بەو پێیەش کە کۆمپانیاکانی بازاڕە تازە دەرکەوتوەکان پەیتا پەیتا بە ناڕەحەتترەتوانن ڕێگا بدۆزنەوە بەرەو بازاڕەکانی سەرمایەی نێودەوڵەتی ئەبێ ڕەسامیلەکانیان لە ناوچەکانی خۆیاندا زیاتر بکەن تەنها بە شێوەیەکی ژەتوانن ئەوە بکەن کە تێکڕایەکی قازانج ببەخشن پتر بێ لەوەی لە مەڵبندە داراییەکاندا هەیە بەو شێوەیەش کۆمپانیا نیشتیمانیەکانی وڵاتانی تازە پێگەیشتوو پەیتا پەیتا توانای کێبەرکێیان کەمترە بێتەوە بە تایبەتیش لە کەرتە ئابوووریەکاندا کە ئاستەنگەکانی بەردەم بازرگانی ڕوو لە نەمانن. هەروەها کۆمپانیەکانی بازاڕە تازە دەرکەوتوەکان کە لەبەر هەڕەشەی کێبەرکێی نێودەوڵەتیدان دووچاری ئەگەری نشوست یان چونە ناو کۆمپانیا فرە ڕەگەزەکانە بنەوە. ئەمەش تەواو پێچەوانەی پێشبینیەکانی لایەنگرانی پارێزگاریکردنە لە بەرهەمی نیشتیمانی لە وڵاتانی پیشەسازیدا کە لایەنەکانیان لەوە ئاگادارە کردەوە چێبەرکەی کۆمپانیەکانی ئەو وڵاتە تازە پێگەیشتوانە نەکەن کە کرێ تێیاندا نزمە ئەو وڵاتە تازە پێگەشتوانەی لە هەوڵی چوونەسەر ڕوتی بە جیهانی بووندان هیچ ڕێگە چارەیەکی درێژخایەن دەرنابن بێجگە لە بنیاتنانەوەی هەیکەلیەتەکانیان. ئەم هەوڵە خەرجکراوەش لە پێناوی وەرگرتنی شێوەی وڵاتە یەکگرتووەکان یان ئەوروپا یان ژاپۆن بە پێی توانا چەند کات بە فیڕۆدانە ئەوەندەش دژوارە. هەرچەندە لە توانادا هەیە ئەو هەوڵانە خێراتر بکرێن لە ڕێی دامەزراوەی وەک نافتاوە، کە دامەزراوەیەکە وەک خێر و بەرەکەت بەسەر مەکسیکدا ڕژاوە، یان لە ڕێی ڕێکەوتننامەی بازرگانی تایبەتەوە و بە جێگیرکردنی نرخی گۆڕینەوەی دراوەکان لەبەردەم دۆلاردا، وەک ئەوەی ئەرژەنتین و ئیکوادۆر کردوویانە، تەنانەت هەندێک وڵات لە لێکۆڵینەوەی ڕێگەچارەدان، کە دۆلار بکەن بە دراوی ڕەسمیان. بەدەر لەو ڕێگایەی ئەگیرێتە بەر، ئەو کۆمپانیا فرەڕەگەزانەی لە وڵاتە یەکگرتووەکان یان لە ئەوروپادان پەیتا پەیتا زیاتر خۆیان وەک هێزی هاندەری بە جیهانیبوون ئەسەپێنن، چونکە بۆ ئەوان فراوانبوون لە قەبارەدا خۆی لە خۆیدا بووە بە ئامانجێک، لەبەرئەوەی توانای بەرزکردنەوەی نرخی پشکی کۆمپانیاکانیان بۆتە پێوەری حوکمدان بەسەر ئیدارەدا. پێ بە پێی گۆڕانی بەڕێوەبەرە ڕاپەڕێنەرەکانی کاریش لە بنیاتنەری درێژخایەنەوە بۆ کارگوزارێکی دارایی وەها کە نرخی ڕۆژ بە ڕۆژ دیاریکراوی پشکەکان لە بازاڕی پشکەکاندا ئەیان بزوێنێ پێ بەپێی ئەوە ئەگەری زیان گەیشتن بەسەر لەبەری سیستەمەکە ڕوو لە زیادیە هەروەک چالاکیشی ڕوو لە لاوازبوونە و توانای ئەوەی کەمترە لە کاتی قەیرانەکاندا شوێنی خۆی بگرێتەوە. وردبوونەوەکانی ئالان گرینسپان لەبارەی زەوەندی ناژیرانە ڕەنگدانەوەی کۆمەڵێک مەترسین لەوەی بە ترازانی بازاڕەکان لە ئابوورییە نیشتیمانییەکانیان ڕۆژی حەق و حساب نزیکە بێتەوە کە زۆر دواکەوتووە ڕەنگیشە ئەو زەوەندیە هانی دابەزینێک بدا کە سنووری پێشبینیکراو تێبپەڕێنێ. جیهانی بە جیهانی بوو ڕووبەڕووی دوو ئاراستەی دژ بەیەک ئەبێتەوە، بازاڕە بە جیهانی بووەکان ئاسۆیەک بۆ دەوڵەمەندبوون واڵا ئەکەن کە بە بیری کەسدا نەهاتووە پێشتر، بەڵام لەگەڵیشیدا چەندین خاڵی نوێی لاواز ئەخولقێنن بۆ ڕوودانی پشێوی سیاسی و بۆ مەترسی سەرهەڵدانی کەلێنێکی نوێ نەک لە نێوانی هەژاران و دەوڵەمەندان بەڵکوو لەوە زیاتر لە نێوان ئەو بەشەی هەر کۆمەڵگایەک کە بەشێکی جیهانی ئینتەرنێتی بە جیهانیبوو و پێکەهێنن و ئەو بەشەی لە دەرەوەی ئەو جیهانەدان. شوێنەوارە بەجێماوەکانی ئەم دوو ئاراستە نوێیەش بەسەر جیهانی تازە پێگەیشتووەوە زۆر قووڵن. لەو کۆمەڵگا ئابوورییانەدا کە تیایاندا گەورە، بچووکە خوا، کۆمپانیاکانی وڵاتانی تازە پێگەیشتوو لەلایەن کۆمپانیا فرە ڕەگەزەکانی ئەمریکا و ئەوروپاوە هەڵەلوشرێن. لە کاتێکیشدا ئەم حاڵەتە کێشەی گەیشتن بە سەرچاوەکانی پارە چارەسەرەکا، هاوکات ئەبێتە هۆی زۆربوونی ئەگەری دەرکەوتنی گرژی سیاسی لە ناوخۆدا و بەتایبەتیش لە کاتی قەیرانەکاندا. لە وڵاتانی تازە پێگەیشتوویشدا ئەبێتە هۆی سەرهەڵدانی تەمای هێرشکردنە سەر تێکڕای سیستەمی بەجیهانی بوون. لەم سۆنگەیەوە ئابووری پێوانەیی لە وڵاتی تازە پێگەیشتوودا دابەشەبێتە سەر دوو لەق. کۆمەڵێک دامەزراوە کە تێهەڵکێشی ئابووری جیهانیە بن و کۆمپانیا فرە ڕەگەزەکان خاوەنی بەشێکی زۆریانە بن. ئەوەی تریش دوورەبێ لە بە جیهانی بوون و کرێیەکی زۆر نزمەدا بە هێزی کار و بەو بیمە کۆمەڵایەتیە پاشەڕۆژیەشەوە کە لە ئارادایە. کەرتی نیشتیمانیش بە پلەی یەکەم پشت بەوە ئەبەستێ تا چەندە ئەتوانێ گەمە بە پرۆسەی سیاسی وڵاتی تازە پێگەیشتوو بکا. هەریەک لەو دوو جۆرە کۆمپانیایانەش تەحەدایەکی سیاسیان هەیە. کۆمپانیا فرەڕەگەزەکان، چونکە دەسەڵاتی ئەو بڕیارە بنەڕەتییانە لە دەستی سیاسەتمەدارانی ناوخۆ ئەکێشنەوە کە پەیوەندییان بە بەرژەوەندی گشتییەوە هەیە، کۆمپانیا ناوخۆییەکانیش چونکە گوشاری سیاسی دروستەکەن بۆ خزمەتی ئەو لایەنانەی بانگەشە بۆ پاراستنی بەرهەمی نیشتیمانییەکەن، دژی هەنگاوی زیاتری بە جیهانی بوون. دنیای کۆمەڵایەتی ئاوێنەی ئەم سیستەمی دووچینەیە توێژی بە جیهانی بوو کە زیاتر لە گوزەرە توند و تۆڵەکان دەژین، ئەو گوزەرانەی بەهاگەلێک و تەکنۆلۆژیایەکی هاوبەشیان هەیە، لە کاتێکدا زۆربەی شارنشینان بە تایبەتی ئەوەی سەرنجیان ڕائەکێشێ دروشمە نەتەوەیی و ئیتنیکیەکانە و ئەو بزووتنەوە جۆراوجۆرانەی ڕزگاربوونە لەو شتەی پێیان وایە پاوانخوازی بەجیهانی بوونە، کە زۆر جاران وەک ڕاڤەیەکی پاوانخوازی ئامریکا دائەنرێ. توێژی ئینتەرنێت تەواو خۆشحاڵن لە ئابوورییەک لەسەر تەکنەڵۆژیا ڕاوەستا بێ، لە کاتێکدا زۆربەی خەڵک بە تایبەتی لە دەرەوەی وڵاتە یەکگرتووەکان و ئەوروپا و ژاپۆندا نا ئامەدەن بەشداری لەو ئەزموونەدا بکەن و نا ئامادەشن دەرەنجامەکانی پەسەند بکەن. بەتایبەتی لە دەمی چەڵەمە ئابوورییەکاندا. لە ژینگەیەکی وەهادا ئەشێ هێرشەکان بۆ سەر بە جیهانی بوون برەو بسێنن تا ئەبنە ڕادیکالیزمێکی ئایدۆلۆژی نوێ، بەتایبەتیش لەو وڵاتانەدا کە چینی دەسەڵاتدار تیایاندا بەرتەسک و کەلێنی نێوان هەژاران و دەوڵەمەندان گەورە و ڕوو لە فراوانی بێ. مەترسییەکی هەمیشەیی هەیە سەبارەت بە دروستبوونی چینێکی زۆر نزم لەسەر ئاستی جیهان، بە تایبەتیش لە وڵاتانی تازە پێگەیشتوودا، کە ئەوەش وەدیهێنانی کۆدەنگییەکی سیاسی وەها کە ئارامی ناوخۆیی و ئاشتی جیهانی و خودی بە جیهانیبوون بتوانن پشتی پێ ببەستن ئەکاتە کارێکی سەخت. ڕەنگە تەحەدا سیاسییە ئاشکراکانی سەرلەبەری پرۆسەکە تا ماوەیەکی زۆر ڕوون نەبێ، بەڵام بیروبڕوای باو ئەوەیە کە وڵاتانی پیشەسازی مەزن و کۆمپانیا فرەڕەگەزەکانیان سوودمەندی سەرەکین لە بەجیهانیبوون. ئەگەر ئەم سەردەمی گەشە ئابوورییەش ڕاوەستا، یان پێچەوانە بووەوە، بەتایبەتیش لە وڵاتە یەکگرتووەکاندا، ئەوە باری ئاڵۆزی نێوان ڕاستییە ئابوورییەکان و ئەوەی لە ڕووی سیاسییەوە ڕەنگە بەرگەی بگیرێ، هەردوو سیستەمی ئابووری و سیاسی سەرتاپای جیهان ئەهەژێنن. ئەتوانرێ بە خێراترکردنی بازرگانی ئازاد خۆ لە هەندێک لەو مەترسییانە بپارێزرێ. بەڵام ئەگەر هەتا ڕێکەوتننامە فرە لایەنەکانی بازرگانی ئازاد بە هەنگاوی خێرا بەرەو پێش چوون ئەبێ سەرکردەکانی دنیای پیشەسازی لە تەحەدای سیاسی خافڵ نەبن. ئەبێ ئەو دەیان ساڵەشیان بکەوێتەوە یاد کە سیمبولی ئەمریکایی پێویستی پێیان بووە تا پێش بکەوێت و بگاتە ئەم شێوەیەی ئێستایی. ئەوەی لە وڵاتەیەکگرتووەکانە سەری گرتووە ناکرێ ڕێک وەک خۆی دووبارە بکرێتەوە، بە دڵنیاییشەوە ئەوە بە شێوەیەکی خێراتر ناکرێ، بە هەر حاڵیش لە وڵاتانی تازە پێگەیشتوودا بەو خێراییە نابێ کە بەس بێ بۆ پێشگرتنەوە لە کاردانەوەی سیاسی بە جیهانیبوون. کاتێک سەرچاوە زەبەلاحەکانی پارە بۆ ڕاییکردنی بڕیاری تاکەکەسی جیهان تەیەکەن، ئەوە بێگومان قەیران لە ئەنجامی نەمانی هاوسەنگیدا ڕووەدا. کاتێکیش گەشە لە جیهاندا بە ڕادەیەکی زۆر پشت بە چالاکی ئابووری ئەمریکا بەستێ، ئەوە هەر پاشەکشەیەکی ئابووری بەبێ لەبەرچاوگرتنی ماوەکەی ڕەنگە سیستەمی دارایی و سیاسی نێودەوڵەتی تێکبشکێنێ. کاردانەوەی نەوەیەک چۆنە بێ کە پێشتر قەیرانی ئابووری نەزانیوە چ جای قەیرانی سیاسی و خۆی بۆ ئامادە نەکردووە. ئەگەر ئابوورییە پیشەسازییەکانی تر لە بری بەرامبەر گرتن لە هەڵگێڕ و داگێڕەکانی ئێمە، هاوشێوەی ئابووری ئێمە بەڕێوە بچن، ئەوە گوشارەکان لە پێناوی دەستکاریکردنی سیستەمی ئابووری جیهان پتر ئەبن. جەماوەری دیموکراتیش پەنا ئەبەنە بەر حکوومەتەکانیان بۆ سووککردنی باری ئەندێشە و پشێوییان. ئەگەری ئەوەش کەمە کە لە پێناوی تیۆری ئابووریدا بە باجی درێژخایەن قایل بن. ئەوسا هەندێ کەس وا ئەزانن کە ئەو حکوومەتانەی لە کاتی ڕوودانی قەیرانەکەی ئاسیادا، دەستیان وەرداوەتە بازار، هند و مالیزیا و چین و تایوان بە بەراورد لەگەڵ لایەنگرانی گۆڕان بە کەمێک شڵەژاویەوە لە جێژەڵوگەکە قوتار بوون. ئەو هەورە ڕەشەی لاسەرووی لە بەجیهانیبوونی گرتووە، هەڕەشەی هەڵوەشانەوەی جیهانە لە سیستەمی بازاڕی ئازاددا لەژێر کاریگەریی گوشاری سیاسیدا، وێڕای هەموو ئەو مەترسیانەی لەگەڵ خۆیدا هەڵیەگرێ بۆ دامەزراوە دیموکراتیەکان. هەتا ئەو کاتانەش کە مەترسیەکی تا ڕادەیە کەم لە ئارادا ئەبێ لەو هەڵوەشانەوەیە، پێناسەکردنی خەسڵەتە پێشبینیکراوەکەی و دیاریکردنی ئەو ئامرازانەی لەبەر دەستدان بۆ خۆلادان لێی کارێکی گرنگە. بێجگە لە ڕێوشوێنەکانی سووککردنی قەیرانەکە ئەگەر ڕوویدا. لە سەردەمی گەشەی بیستەکاندا کەم کەس پێشبینی ئەو سستییەیانە کرد کە لە سییەکاندا ڕوویدا. هیچ حکوومەتێکیش خۆی بۆ ئامادە نەکرد، دواجاریش هیچ گەلێکی دیموکرات بە شێوازە کلاسیکییەکان قایل نەبوو بۆ زاڵبوون بەسەر سستییەکەدا. ناتوانرێ بەبێ بناغەیەکی سیاسیی پارێزگاری لە هیچ سیستەمێکی ئابووری بکرێ، ئەو تەحەددایەش کە بەرەوڕووی ئەو کەسانە ئەبێتەوە کە بڕوایان بە جیهانیبوون هەیە، ئەوەیە کە چۆن گەشەی ئابووری لەگەڵ تێڕوانینی سیاسییانەیە پێکەوە بسازێنرێن، لە نێوان ئەوانەدا کە تەنها لە میانەی دەستەواژەی تەکنیکییەوە سەیری جیهانەکەن و ئەو ڕەخنەگرانەی تامەزرۆی گەڕانەوەن بەرەو سیمبولێکی نیمچە سۆسیالیستی لە چالاکی حکوومەتدا. ئەبێ هەستی نێودەوڵەتی بە لێپرسراوێتی کۆمەڵایەتی پتەو بکرێ، بەبێ ئەوەی سیستەمی ئابووری سەرکەوتوو لە ڕێی یاساگەلێکەوە بخنچێنرێ کە بێرۆکراتەکان ئەیسەپێنن. هیچ چارەسەرێک سەردەر ناهێنێ ئەگەر وڵاتەیەکگرتووەکان ڕۆڵ نەگێڕێ لە دیاریکردنی گرفتەکاندا و دامەزراندنی کۆڕ و کۆمەڵ بۆ مامەڵەکردن لەگەڵیاندا. دیدارە ساڵانەکانی سەرۆک حکوومەتەکانی کۆمەڵگا پیشەسازییە پێشەنگەکانیش، پێشتر کۆمەڵەی حەوت کە ئێستا و دوای بوون بە ئەندامی ڕوسیا بوون بە کۆمەڵەی هەشت بەر لە چارەکە سەدەیەک وەک کۆڕ بەستنێکی کۆمەڵگا دیموکراتە پیشەسازیەکان بوون بۆ بەگشتداچوونەوەی تەحەدا سیاسی و ئابوووریەکان. بەداخیشەوە دیدارەکانی کۆمەڵەی هەشت بوونەتە تەنها تاقیکردنەوەیەکی پەیوەندیە گشتیەکان. ئەبێ دەست بکرێتەوە بە دیدارە ساڵانەکانی لوتکەی ئابووری وەک کۆڕێکی تاوتوێکردن و دەرکردنی ئەو بڕیارانەی بوارە ڕەخسێنن بۆ مامەڵەکردن لەگەڵ تەحەدا دوورخایەنەکانی دنیای پیشەسازی. هێشتا سیاسەتە مێژوویەکانی وڵاتیە گرتووەکان سەبارەت بە بەرەنگاریکردنی کۆکردنەوەی قۆرەخکەرانەی سەرچاوەکانی پارە و دارایی پێویستیان بە دۆزینەوەی دەربڕینێکی جیهانیە. سیستەمی دارایی نێودەوڵەتیش پێویستی بە کەمکردنەوەی ئەگەری هەڵگەڕانەوە و فێربوونی چۆنێتی سوککردنی قورسایی قەیرانەکان هەیە بە ڕێگایەکی کاراتر. ڕۆڵی ئەو سەرمایانەی لە موزارەبەدا هەڵەسوڕێن هەروەک تەحەددایەک ئەمێنێتەوە، ئەبێ، کاتی مامەڵەکردن لەگەڵ قەیرانە ئابوورییەکاندا، هاوسەنگییەکی لەبارتر لە نێوان داواکارییەکانی قەرزبەخشان و پێداویستییە کۆمەڵایەتییەکانی کۆمەڵگا کارتێکراوەکاندا بدۆزرێتەوە. هەروەک ئەبێ خولیاکانی وڵاتە یەکگرتووەکان و کۆمەڵگا پێشکەوتووەکانی تر لەبارەی باشکردنی هەلومەرجی کار و پاراستنی ژینگە و هێشتنەوەی بازرگانی ئازاد ڕایی بکرێ بەبێ ئەوەی هەستێکی وەها لای وڵاتانی تازە پێکەیشتوو بەجێ بهێڵرێ کە ئامانجی ڕاستەقینەی وڵاتەیەکگرتووەکان ئەوەیە توانای کێبەرکێیان بخنچێنێ. ئەو سەرکردانەی کە گوشارە کورتخایەنەکانی هەڵبژاردنەکان ئەیانجوڵێنێ دوودڵن لە بەرگرتن لە کێشەکان. هەبوونیشیان جارێ ڕوون نییە و ڕێگەچارەکانیش پێویستیان بە چارەسەرێکی درێژخایەن هەیە کە لە مەودای سەردەمی هەڵبژاردن ڕەت بێ ئەوانیش زیاتر دوایی دانستی کلاسیکیەکەون کە دیاردە ئابوووریەکان وەک ئەوە چارەسەرەکە کە شتێک بن پەیوەندیان تەنها بە خۆیانەوە هەبێت و خۆیان ڕاست بکەنەوە و نەبەسترابنەوە بە پرۆسەی سیاسیەوە. لەگەڵەوەشدا تەحەدا گەورەکان بە درێژایی مێژوو بەبێ جیاوازی پێداویستی مرۆڤ بۆ تێڕوانینێکی سیاسی و هەوڵی دۆزینەوەی پێوەرەکانی دادپەروەری ئەیانجوڵێنێ. لەگەڵ ئەوەشدا کە پاڵنەرە ئەخلاقییە خۆویستەکان و پشتکردنە بەها و دابە کلاسیکەکان و ئەو تونند و تیژیانەی لەگەڵ ناڕزاییە ڕوو لە زیادەکانی دژ بە جیهانی بووندان کاری قێزەونن بەڵام کارەکانی تەقاندنەوە و وریاکردنەوەیەکن لەوەی سیستەمی ئابووری نێودەوڵەتی بەرەو ڕووی قەیرانی شەرعیە دەبێتەوە ئەبێ کۆمەڵگا دیموکراتە پیشەسازیەکان دەست بەو دەستکەوتە سەرسوڕهێنەرانەوە بگرن کە باوەشیان بۆ بەجیهانی بوون کردوتەوە و فراوانتریان بکەن. بەڵام ناشتوانن لەسەر ئاستێکی دوورخایەن ئەوە بکەن تەنها بەوە نەبێ کە بونیادێکی سیاسی تۆکمە و بەرچاوڕوون بۆ لایەنە ئابووریەکان فەراهەم بکەن.